لە ناوەڕاستی هۆڵەکەیا وەستام. ئێوارەیەکی درەنگ بوو، سێبەر سەراپای فریزی باخچەکەی داگرت، تیشکی ڕۆژ لە ماڵاوەکردندا وەکوو تاڵی زێڕین لە پەنجەرەکانەوە خۆی دەکردە ژوورەوە. دیمەنێکی یەکجار جوان و دڵگیر بوو. دڵم کوڵی سەند و خەریک بووم دەست بکەم بە گریان. هەشت مانگی ڕەبەق بوو لێرە دوورکەوتبوومەوە، کەچی هێشتا دڵم پڕ مەیلی هاتنەوە نەبوو. هەستم بە تەنهایی و دەست بەتاڵی و بیر پەرتییەکی زۆر دەکرد. کە لە ئەوروپا بووم، هیوایەکی زۆرم لە دڵا بوو کە خوا یەکێکم بۆ بڕەخسێنێ کە بۆ شایی ژیانم پڕ بکاتەوە. بەڵام ئەم هیوایەم بێهودە بوو، چونکە لەو هەموو ئافرەتەی کە ناسیانم، کەسیان بەری دڵیان نەدەگرت. ئێستا وا دیسان کەوتمەوە ناو گێژاوی تەنهاییەوە. ئەو ئێوارەیە دەبوو بە تەنهایی شێو. بەڵام هەرچەندم زۆر لە خۆم کرد نەمتوانی بە تەنها نان بخۆم بۆ یەکسەر بەرەوە هۆڵیود کەوتمە ڕێ دەڵێی لەم هەشت مانگەدا هۆڵیود پەنجەی لێ نەکەوت هەموو شتێک وەکو خۆیەتی دوکانەکە کۆگاکە هەموو شتێک بەدەم پیاسەکردنەوە بیرێکم بە مێشکا هات بۆچی ئەوەی هەمە و نیمە نەیفرۆشم و سەفەرێکی چین نەکەم دڵم بە تەواوی لە هۆڵیود هەڵکەندرا بوو جگە لەمە فیلمی بێدەنگ وەرزی بەسەر چوو بوو ئازایەتی ئەوەشم لە خۆمدا شک نەدەبرد لەگەڵ هی دەنگداردا بێمە مەیدانەوە بیرم لەوەش دەکردەوە کە تەلەفۆن بۆ برادەرێ بکەم تا پێکەوە نان بخۆن بەڵام هەرچەند مێشکم گوشی کەسی وام بە بیرا نەهات کە دڵم ئاوی پێ بخواتەوە هاتمەوە بۆ ماڵ کەس نەهاتبوو بۆ لام و جگە لە بەڕێوەبەرەکەم کەسی تر هەر هەواڵیشی نەپرسی بووم لێرەدا هەواڵێکی نوێ نەختێ دڵی فێنکردمەوە فیلمی چراکانی شارەکە سێ ملیۆن دۆلار داهاتی هێنابوو مانگی سەد هەزاری تریشمان بەردەوام بۆ دەخرایە بانقەوە هەلم کاتەیە شازادە لویس ڤردیناندی کوڕەزای قەیسەری ئەڵمانیا بەسەردان هاتە ماڵ بۆ لام دەدوت خوا نردویەتیە و ئێوارەیە پێکەوە نانمان خوارد و پێکەوە دەمەتەقەیەکی زۆر خۆشمان کرد پیاوێکی زیرەکی قسە خۆش بوو باسی ئەوەی کرد کە شۆڕشەکەی پاش جەنگی یەکەمی ئەڵمانیا زیاتر لە ئۆپرایەکی کۆمیدی دەچوو. گوتی باپیرم چووبوو بۆ هۆڵەندا، بەڵام هەندێ لە خزمەکانمان هێشتا هەر لە کۆشکدا لە پۆتسدام مابوونەوە و لە ترسا فرەیان لە خۆیان بڕیبوو. کە شۆڕشگێڕەکان هێرشیان هێنایە سەر کۆشک، لە پێشدا پسوڵەیەکیان بۆ خزمەکانم نارد کە ئایا ئامادەن پێشوازییان لێ بکەن یان نا. دوای ئەوەی کە هاتنە ژوورەوە و هەردوولا چاویان بەیەک کەوت، شۆڕشگێڕەکان ساردەوە بوون و خزمەکانمیان دڵنیا کرد کە هەر شتێکیان پێویست بێ یەکسەر بۆیان جێبەجێ دەکرێ و هیچ ترسێکیان لە خۆیان نەبێ و بۆ هەر داخوازییەک هەر ئەوەندە تەلەفونێک بۆ بارەگای سۆشیالیستەکان بکەن بەسە. خزمەکانم باوەڕیان نەدەکرد. خەوە یا ڕاستی بەڵام دوایی کە سۆسیالستەکان لەباری زەویزارەکانیان و لەگەڵیانە کەوتنە گفت و گۆ خزمەکانم کەوتنە تاودانی ئەسپی تەماح و بە هیچ قایل نەدەبوون و هەر داوای زۆرتریان دەبوو کاتمەوە ئەمریکا شتێکی سیر ڕوویدا بوو ئەمریکا کەوتبووە ناو تەنگ و چەڵەمەیەکی ئابووری یەکجار سەختەوە گەلی ئەمریکا بە بارقوڵی و فیداکاریەکی یەکجار زۆرەوەشانی دابووە بەر دەوڵەتی وەزعەکە هەر بەرەو خراپە دەچوو. ئەگەرچی ئەو سیاسەتەی کە هوڤەر بۆ چاکردنەوەی وەزعی ئابووری وڵات داینابوو پووچ دەرچوو بوو لەگەڵ ئەمەشا لە هێرشی هەڵبژاردندا وای پڕوپاگەندە دەکرد کە ئەگەر فرانکلین ڕۆزڤێڵت ببێتە سەر حوکم سیستەمی وڵات هەر بە یەکجاری لێک هەڵدەوەشێ وەکو هێشتا مابێتی هەڵبوەشێ. سار چۆنێک بێ فرانکلین ڕۆزڤێڵت بوو بە سەرکۆمار و وڵات لە باڵی یەکتر دەرنەچوو نەکەرەمە بەڵکو باری سیاسی ئەمریکا ڕاستەوە بوو باشترین دەورانی لە مێژووی گەلی ئەمریکا دا هێنایە کایەوە. ئەم بارە تازەیە هۆڵیودیشی هێنابووە شەق و شۆق. زۆربەی ئۆکتەرانەی کە لە فیلمی بێدەنگا کاریان دەکرد نەمابوون جگە لە من و چەند کەسێکی تر. کەسی تر دیار نەبوو. بەوەی کە جڵەو کەوتبووە دەستی فیلمی دەنگدارەوە هۆڵیود ئەو ڕەونەقی جارانی نەمابوو. هەر وەستای کەرەستەی دەنگ بوون کە خەریکی دامەزاندنی کەرەستە بوون، هەر کامێرای کە دایاندەمەزراند بە تەنها رووبەرێکی داگیرە دەزگای رادیۆی زلزل کە هەریەکەیان هەزارەها وایەری کارەبایان پێوە بوو دادەنرا. هەر پیاو بوو بە جلوبەرگی سەیری وەکو هی مەریخەوە میکرۆفۆن لە گوێ دانیشتبوون، لە کاتێک کە ئەکتەرەکان خەریکی نواندن بوون و میکرۆفۆنەکان بە سەریانەوە وەکو قولاپی ماسی گرتن، شۆڕ بووبوونەوە. بەڕاستی شتێکی سەرسوڕێنەری دڵتەزێن بوو، ئیتر پیاو لەناو ئەم هەموو هەرە هوریایەدا گیانی داهێنانی چۆن بمێنێ؟ بەڕاستی لە دڵەوە هەموو پیشەکەم لا بێزرا، لە پاشا بۆم دەرکەوت کە هەموو ئەم کەرەستە و دەزگا سەرسوڕێنەرانە دەتوانرێ کۆ بکرێنەوە ببرێن بۆ شوێنێکی تر و کامێراکان بە ئاسانی دەکرێ لێرەوە ببرێن بۆ هەر جێگایەکی تر کە دڵ بیەوێ و هەموو دەزگاکانی دەشێ بە پارەیەکی موناسیب بەکرێ بگیرێن. لەگەڵ هەموو ئەمانەشا دڵم. نەدەچووە سەر کار و تاقەتم چوو بوو. هێشتا خولیای سەفەری چینم هەر لەسەردا بوو. لە دڵی خۆما دەموت دەتوانم بۆ خۆم لە هۆنگ کۆنگ بە ئاسوودەیی بژیم و بەلای سینەماشەوە هەر نەچم، نەک لێرە لە هۆڵیود بەرە بەرە بتوێمەوە. سێ هەفتەی لەسەریەک بێهودە سوڕامەوە. پاشان برادەرێک بۆ ڕابواردنی ڕۆژی یەکشەمە لەسەر یەختە تایبەتییەکەی بانگی کردم. لەسەر ئەم یەختە پاوڵێت، گۆداردم ناسی، ئافرەتێکی ڕۆحسووکی ڕەزا شیرین، هەر لێرەشەوە سەرەتای دۆستایەتیمان دەستی پێ کرد. هێشتا هیچ نەخشەیەکی دواڕۆژم لە مێشکا نەمەییوە، زۆربەی کاتم لەگەڵ پاولێتدا دەبەمە سەر، بە تەنهایی دەرنابەم و دەمەوێت لە بیرکردنەوە دوور بکەومەوە. بەڵام سەرەڕای هەموو ئەمانە پرسیارێک لە مێشکمدا هەر لە جەولاندا بوو، هەستی گوناهباری لە گیانمدا دەبزواند، لێرە چی دەکەم چۆن دەبێ ئاوها لە کار دوور بم جگە لەمە تێبینی ڕخنەگرێکی لاو سەرودڵی گرت ئەوتی چراکانی شارەکە بەرهەمێکی زۆر سەرکەوتووە بەڵام لە سۆزدا کوڵاو دەبێ لە فیلمەکانی ترمدا زیاتر هەوڵ بدەم لە ڕیالیزمەوە نزیک ببمەوە هەرچەند سەری برد نەمتوانی قسەکانی بەرپەرچ بدەمەوە چونکە ڕاست بوون ئەگەر بمزانیبایە کاری ئێستام چییە دەمتوانی پێی بڵێم کاکی خۆم ئەوەی تۆ پێی دەڵی ڕیالیزم زۆر جار شتێکی دەستکردی تەخلیتە و بە دەگمەن نەبێ گیانی و وروژاندنی تێدا نییە هەروەها لە فلیمسازیدا تەنها ڕیالیزم مەسەلە بنەڕەتییەکە نییە بەڵکو مەسەلەکە بریتییە لەمە خەیاڵ دەتوانێت چی لێ دەربکا چی لە ڕاستی دروست بکا نازانم چۆن بوو بە چ ڕێکەوتێک هاتە دڵمەوە فیلمێکی بێدەنگی تر دەربکەم ڕاستییەکەی مەگەر بە دەگمەن ئەگینا لەو ماوەیەدا هەرگیز ئەمەم بە خەیاڵیشا نەهات لەگەڵ پاوڵێتدا چوین بۆ مەکسیک لەوێ پێشبڕکێیەک دەکرا و ئەو کابرایە کە بردبیەوە خەڵکی کەنتوکی بوو کاسەیەکی زیوینی بە خڵات بۆدانرابوو داوایان لە پاوڵێت کرد ئەو کاسە کە بتا بە کابرا و چەند قسەیەکی ستایشی بە شێوەی ئەمریکایی باشوور لەبارەوە بکە پاوڵێت بەیەک و دوو داواکەی بەجێهێنا و چووە سەر میکرۆفۆن و ئەگەرچی خەڵکی برۆکلین بوو زۆر بە جوانی وەکو کەنتوکییەکی ڕاستەقینە قسەی کرد هەر ئەمەی لە دڵمدا ئەوەی چەسپان کە توانای نواندنیشی هەیە بەم جۆرە دڵم چووە سەر دەستکردنەوە بۆ فیلمێکی نوێ پاولێت زۆر لە کچۆڵەیەکی لانەواز دەچوو ئەمەشی بۆ شانەوە بەلای منەوە یەکجار باش بوو بە خەیاڵەوەم دەیەنایە بەرچاو کە هەرسێکمان بەڕێکەو لە ئۆتومبیلێکی گواستنەوەی حەپسدا یەکدیگیر دەبین لانەوازەکە و من و ئەم کچۆڵەیە منداڵەکە جوامێرانە جێگەکەی خۆی بۆ ئەم چۆڵ دەکات تا لی دانیشێ ئەمە بۆ من بناغەیەکی باش بوو کە کورتە چیرۆکێکی پڕ لە هەڵوێست و بزوتنەوەی کۆمیدیایانی لەسەر داڕێژم دوای ئەوە باسێکم کەوتەوە یاد کە هەواڵنێری ڕۆژنامەیەکی نیویۆرک لەبارەی سیستمێکی تایبەتی کارەوە کە لە کارگەکانی دیترۆیتدا بەکاردەهێنرا بۆی کردبووم چیرۆکیی یەکجار دڵتەزێن بوو لاوی چالاک و تەندروستیان لە لادێوە دەهێنا و پاش ئەوەی چوار تا پێنج ساڵ لەم سیستمەدا کاریان دەکرد، بەدبەختانە تووشی نەخۆشی ئەعساب دەبوون و وەکو شێتیان لێ دەهات. ئەم چیرۆکە بوو بە سەرچاوەی فیلمی، سەردەمە نوێیەکان لە مێشکمدا. مەکینەی خۆراکدەرم بەکارهێنا وەکو ئامرازێک بۆ بەفیڕۆنەدانی. کات، تا کرێکارەکان لە کاتی نان خواردنیشا دەست لە کار بەرنەدەن. لانەوازەکە یەکێکە لەوانەی کە بەر ئەم سیستەمە دەکەوێ و مێشکی تێک دەچێ. پاش ئەوەی چاک دەبێتەوە دەیگرن و بە ڕێکەو لەگەڵ ئەو کچۆڵە لانەوازەدا کە ئەویش بە تاوانی نان دزین گیراوە، لە ناو ئۆتۆمبێلێکی گواستنەوەی حەپسدا یەکتر دەناسن. ئۆتۆمبیلەکە پڕ دەبێ لە حەپسی تریش. پاش ئەوەی هەموو فیکرەکە بریتییە لە باسی دوو کەسی نەناسراو کە هەوڵ دەدەن لەم سەردەمە نوێیەدا ژیان بەرنە سەر و پێش بکەون. هیچ شتێک لەوە ناخۆشتر نییە هەواڵت بۆ بێت کەوا فیلمەکەت هەفتەی یەکەم لە ڕادە بەدەر تەماشاکەری هەبووە کەچی هەفتەی دووەم ژمارەی تەماشاکەرانی نەختێک هاتۆتە خوارەوە. ئەمە دڵی وا کرمێک کردم کە یەکسەر بڕیارمە هەتا بۆم بکرێت لە هەواڵی فلم و فلمکاری دوور بکەومەوە بۆیە بارگەم بەرە و هۆنۆلۆلۆ پێچایەوە و پاوڵێت و دایکیشم لەگەڵ خۆمدا هەڵگرت و پاژەوەی ڕام سپارد کە هیچ نامەیەکم بۆ نەنێرن ئاوزەنگیم تێتەقان. پێنج مانگ لە هۆلیۆ دوور کەوتینەوە لەم سەفەرەیە پاوڵێتم مارە کرد. پاش ئەوە گەڕاینەوە بە پاپۆڕێکی ژاپۆنی لە سەنغافوراوە ملی ڕێمان بەرەو ئەمریکا گرتەوە. ڕۆژی یەکەمی سەفەرەکە نامەیەکم گەیشتە دەست کە نووسەرەکەی نووسیبووی، گوایە هەردووکمان گەلێک کەس دەناسین کە هەم برادەری من و هەم برادەری ئەو بەڵام ئەمە چەند ساڵە یەکترمان نەبینیوە و ئێستا لە ناوەڕاستی دەریای ژوورووی چیندا دەرفەتێکی باشی دیداری یەکترمان بۆ هاتۆتە کایەوە کە لە خوارەوە ناوی نووسرم خوێندەوە سیر دەکەم جان کۆکتۆیە لە پاشە تیبنیەکی نووسی و دەڵێ لەوانەیە ئەمڕۆ بەر لە شێو بێم سەرێکە لێ بدەم لێتانی ناشارمەوە سەرەتا بیرم بۆ ئەوە چوو ئەمە پیلانێک بێت و ناڕەسەنێک بۆ مەبەستێ کردبێتی ئەجینا ئەم کابرا پاریسیە شارستانیە لە ناوەڕاستی دەریای ژووری و چیندا لەمار دەگەڕێ زۆری لەسەر نەڕۆی. لە پاشدا مەسەلەکە ڕاست دەرچوو، لە لە کۆکتۆ لە لایەن ڕۆژنامەی، فیگارۆ، بە فرمانێکی ڕۆژنامەنووسی نێررابوو بۆ ئەو ناوە. کۆکتۆ لە ئینگلیزی تەقەی سەری دەهات، منیش هەر ئاوها بووم لە فڕەنسیدا. دە وەرە ئەم کەرە لەم کوڕاوە دەر. بەڵام ئەو کچۆڵەیەکی سکرتێری هەبوو کە کەم و زۆر یارمەتی دەداین لێک بگەین. ئەو شەوە پێکەوە دانیشتین و. کەوتینە گفتوگۆ لەباری ژیان و هونەرەوە و هەر کەسە بیروڕای خۆی بەوەی تر گەیاند. سکرتێرەکە لەسەر خۆ و پچڕ پچڕ قسەکانی وەردەگێڕا و کۆکتۆ هەردوو دەستی لەسەر سنگی تێک پەڕاندبوو وەکو چیکەنەی ئاش وشەکانی لە دەم دەردەپەڕین و هەرجار ناچارە چاوی وەک شووشەی بەر تیشکی ڕۆژ دەبریسکانەوە بە تایبەتی کە سەیری من یان سکرتێرەکەی دەکرد سکرتێرەکەش بە ئینگلیزییەکی شکستە دەیوت میستەر تۆ دەڵێ ئەو شاعیرەی خۆرەتاوە بەڵام من هی شەوم. کە ئەو قسەی تەواو کرد، یەکسەر لەوەوە وەکو چەرخ بەلای مندا وەرچەرخاو دەستی کردەوە بە قسەکردن. دوای ئەو من دەستم پێکردو وەکو مەلەوان خۆم کرد بە قوڵایی فەلسەفەو هونەرا. دەدوت هەردوکمان باش لە یەکتر دەگەین، بۆیە زۆر جار وەرگێڕە بەسە زمانەکە وەکو تەڵەی لە دەمدا تەقیبێتەوە چاوی ئەکەوتە مۆلەقەو هەر سەیری دەکردین. بەم جۆرە ئەو شەوە تا سەعات چواری بەیانی هەر دانیشتین و پاش ئەوە وادەی دانرا سبەی سەعات یەک، بۆ نیوە ڕۆژە بەیەک بگەینەوە بەڵام هەردووکمان لێک تێر بوو بووین سبەی نیۆڕۆ نەمن شوومنە ئەو هات پاش نیۆڕۆ نامەی تەوازۆ خواستنەوەی هەردووکمان لەوانەیە لە ڕێگا بەیە گەیشتە بن بەڵام هیچ کەسمان وادەی ترمان پێش نیاز نەکردبوو ئێوارە کاتی شێوکردن کە چوومە هۆڵی نانخواردن کۆکتۆ لە قوژبنێکی دوور بە تەنهایی دانیشت بوو پشتی لە ئێمە بوو بەڵام سکرتێرەکەی ڕووی لە ئێمە بوو ئاگام لێ بوو بە چرپەتی گەیان کە ئێمەوا لێرەین لە پێشدا خۆی نەناس گرت، دوایی هاوڕێکی دایەوە بەلاماندا و بە سەرسڕمانێکی ساختەوە سەڵاوێکی کرد و کاغزەکەی منی ڕاوەشاند. منیش بە بزەیەکەوە هینەکەی ئەوم ڕاوەشاند و هەردووکمان پێکەنین. دوایی هەر کەسە پشتی لە وی تر کردەوە و کەوتینەوە خواردن. ئەو بەر لە ئێمە دەستی هەڵگرت و کاتێک کە بۆیەکە خەریک بوو خواردنی تری بۆ ئێمە دەهێنا، ئەو تیژ تێپەڕ بەلامانا فرتەی کرد، بەڵام بەر لەوەی بچێتە دەرەوە هاوڕێکی دایەوە و ئیشارەتێکی بۆ دەرەوە کرد، واتە لە دەرەوە چاومان بە یەکتر دەکەوێ. منیش سەریکی ڕەزامەندم لە قات کە دەرچوین سەیرم کرد لە سایەی خواوە ڕۆیشت بوو. بۆ بەیانی بەتەنا لە قەراغی پاپۆڕەکە پیاسەمە کرد لە ناکاوێک هە چاوم هەڵبڕی بینی وە بەرەوە ڕووم هات ئایخوا هاوارە خێرا بیرم لەوە کردەوە چۆن بۆی دەرچم ئەویش منی بینی بەڵام خوا کردی خۆی کرد بە ساڵۆنەکەدا بم پیاسەکەی سەر لە بەیانیانم کۆتاییە ئەو ڕۆژە وەکو چاوشارکێ بکەینەوە هابوو هەر یەکەمان دەویست لەویتر دوور بکەوێتەوە بەڵام کە گەیشتینە هۆنگ کۆنگ دڵمان ئەوەندە هاتبووە سەرخۆی کە توانای ئەومان هەبێ هەندێک پێکەوە دەر بەرین چونکە بە چوار ڕۆژی تر ئینجا دەگەیشتینە تۆکیو لەم سەفرەدا کۆکتۆ چیرۆکیی سەیری بۆ جێرامەوە ئەوتی لە چین چاوی بە بوزاییەکی زیندوو کەوتووە کابراایەکی پ ساڵ کە هەموو ژیانی لە ناو کوپەیەکی پڕ لە ڕۆنزەیتدا بردووەتە سەر و لەسەری بەولاوە هیچ جێگەیەکی تری بە دەرەوە نەبوو بە قسەی ئەو کابراە لەشی وا خوساوە کە وەکو تازە لە زیچی دایکی هاتبێتە دەر ئاوها بووە و ئەوەندە نەرم و لووس بووە کە پیاو توانیبێتی وەکو ماست پەنجەی پێ بکا. بەڵام هەرگیز ئەوەی دەرنەخست ئەمەی لە چ ناوچەیەکی چین بینیوە. لە پاشا دانی بەوەدا نا،